بەردەم و لە پشتیشیانەوە بەربەستمان دانا و مشتێک خۆڵی وەشان بەسەریاندا بێ هیچ شڵەژانێک بەنێویاندا ڕەت بوو بەڵێ هەروەک دەبینین حەزرەتی محەممەد تا ئەو ڕادەیە چاونەترس و بێپەروا بوو دواتر ڕێگەکەی بە ئەشکەوتی ثەوردا گوزەری دەکرد ثەور لە لوتکەیەکدا بوو کە تەنانەت گەنجەکانیش بە زەحمەت پیایدا سەردەکەوتن، بەڵام وا ئەو سەروەرە لە تەمەنی پەنجا و سێ ساڵیدا بەو لوتکەیەدا سەردەکەوێت، جا خۆ تا ئەو کاتە ژیانی پڕ بوو لە تابلۆی ئازار و ناخۆشی، ئەمەش دواهەمینێکیان بوو، ئێستاش بە دەم ئەو بانگهێشتەوە دەچوو، کەوا ئەو ئەشکەوتە بەختەوەرە بە زمانی تایبەتی خۆی ئاراستەی ئەو نازدارەی کردبوو. ئیدی ثەور بە میوانداریکردنی چەند ڕۆژەی ئازیز، شەرەفمەندییەکی مەزەندەنەکراوی بەدەست دەهێنا. لەو نێوەندەشدا موشریکەکانی مەککە لە بەردەرگای ئەشکەوتەکەدا دەهاتن و دەچوون، تەنها مەترێک لە نێوانیاندا هەبوو یان نەبوو. یاری وەفاداری ئەشکەوت، سدیقی ئەکبەر ڕەزای خوای لێ بێ، لەتاو هەستیاری و ترسناکی ڕووداوەکە تووشی دڵەڕاوکێ و شڵەژان بووبوو. ئاخر ئەو وای بیر دەکردەوە کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەمانەتە لە لای بۆیە لە خەم و پەرۆشی ئەودا بوو کە ئەی ئەگەر خوا نەخواستە بەر لەوەی ئەو ئەمانەتە بگەیەننە شوێنی خۆی شتێکی لێ بێت بۆیە لە تاوا زەرد هەڵگەڕا بوو کەچی خەندەی شیرینی سەرلەوی پێغەمبەری خوا عەلەیهی سەڵاتی وەسەلام تۆزقاڵێکیش چییە کەمی نەکردبوو بەردەوام دڵنەوایی هاواڵەکەی دەکرد و لە ڕێژنەی دڵنیایی و ئەمنیەتی خۆی بەسەردا پەخش دەکرد و دەیفەرموو لا تخف ان الله معنا خەم مەخۆ خوای گەورەمان لەگەڵدایە. ئینجا ئاوی کەوسەر ئاسای تەوەکولی دەپڕژاند بەسەریدا و دەیفەرموو. ما ظنک باثنین اللە ثالثهما. ڕاچیە بەرامبەر بە دوو کەس کە سێهەمیان خوای گەورە بێت. ئەمنیەت لە مەیدانی جەنگدا. لە سەرەتای غەزای حۆنەیندا پەرتەوازەیەک لە ریزەکانی سوپای مسلماناندا سەری هەڵدا بە جۆرێک وەک بڵێ هاوەڵان بەڕاست و چەپدا هەڵدەهاتن و باوەڕیان وابوو کە شکست و دۆڕان چارەنووسی چاوەڕوانکراویانە ڕێک لەو ساتە وەختەدا بوو کە ڕووداوێکی چاوەڕوان نەکراو تەوژمی ڕووداوەکانی بەرەو ئاراستەیەکی تر گۆڕی بەڵێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بە سواری ئەسپەکەیەوە کە حەزرەتی عباس لە هەوڵی ڕاگرتنیدا بوو بەرەو ناوجەرگەی ریزەکانی سوپای دوژمن هەڵمەتی برد و هاواری دەکرد. انا النبی لا کذب انا ابن عبد المطلب. من نێردراوی پەروەردیگارم هیچ درۆیەک لەمەدا نییە من نەوەی عبدالمطلبم هیچ درۆیەک لەمەدا نییە. لە سایەی ئەم ئازایەتی و بوێریی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم موسوڵمانان لە ماوەیەکی کەمدا خۆیان کۆکردەوە و ڕیزەکانیان ڕێکخستەوە بەم جۆرە توانیان زاڵ بن بەسەر ئەو چارەنووسە نەخوازراوەدا و هەڵهاتن گۆڕا بە هەڵمەتبردن تەسلیمیەتی سەرسوڕهێن لە پاش گەڕانەوەی لە غەزای ذات الرقاع، پێغەمبەری خوا، صلی اللە علیه و سلم، لە ژێر دارێکدا ئیسراحەتی دەفەرموو. لەو کاتەدا دەشتەکیشی بێ باوەڕ بە ناوی، غەورەثی کوڕی حاریثەوە، ئەم هەلە دەقۆزێتەوە و پڕ دەداتە شمشێرەکەی پێغەمبەری خودا، علیه الصلوة و سلام، کە بە یەکێک لە لقەکانەوە هەڵیواسیبوو، لە گەردنی توند دەکات. ئینجا بە گاڵتەجاڕییەوە دەڵێ، ئێستا کێ لە دەست من ڕزگارت دەکات؟ لە بەرامبەر ئەم هەڵوێستە لەرزۆکەدا هەرچی ناوی ترس بێت لە پێغەمبەری خوادا دەرنەکەوت چونکە متمانەی بە پەروەردیگاری لە چڵە پۆپەی کەماڵدا بوو بۆیە بێ پەروایانە و بەو پەڕی متمانەوە بە دەنگێکی بەرز هاواری کرد ئەڵڵا شریخەی ئەم دەنگە لە گیانی کابرادا زرنگایەوە و دڵی داخورپان لە پۆشۆکاویدا شمشێرەکەی لە دەست کەوتە خوارەوە و لە شوێنی خۆی داوشک بوو ئەم جارە پێغەمبەری خواشم شێرەکەی هەڵگرتەوە و ڕووی کردە کابرا و پێی فەرموو ئەی ئێستا کێ تۆ لە دەستی من ڕزگار دەکات؟ کابرای دەشتەکی وەک کەسێک گەشکەی گرتبێت، دەلەرزی. لەم نێوەندەشدا یارانی نەبی بە بیستنی دەنگی پێغەمبەری خوا گەیشتە شوێنی ڕووداوەکە. ئەوانیش تووشی سەرسوڕمان هاتبوون. کاتێکیش درێژەی ڕووداوەکەیان بیست، متمانە و تەوەککولیان بە خودای گەورە ئەوەندەی تر زیادی کرد. غەورەثیش بە بینینی ئەم مامەڵە پڕ ئەمن و ئەمانەتە، پەیمانی ئەمینی بە ئەلامین دەدات و دەڕوات بەڕێی خۆیەوە. بیرمەندی ناوداری ڕۆژئاوایی بێرناچۆ لەم بارەیەوە دەڵێ حەزرەتی محەمەد مرۆڤێکە چەندەها تایبەتمەندی مەزن و ناوازەی هەیە کە ژیری ئادەمیزاد لە ئاستی داددۆشدا دەمێنێت مەحاڵە کە بە تەواوی مانا دەرکی ئەو کەسایەتیە نازدارە بکەیت بە تایبەتی ئەو لایەنەی کە تێگەیشتنی ئەستەمە متمانە و تەوەکو لە ڕەهاکەیەتی بە پەروەردیگاری شۆ ڕاستی دەوت بە شێوەیەک ئاوێتەی تەسلیمیەت و تەوەکول بووبوو کە نە هەڵسەنگاندنی لە تواناماندایە، نە پێوانەکردنیشی بۆ ئێمەی ئادەمی مەیسەر دەبێ. پایە و قەدر و بەهاشی لە لای خوای گەورە هێندەی متمانە و تەوەکولەکەی بوو، هەر بۆیە لە شوێنی خۆیدا لەبەر حورمەتی خواست و پاڕانەوەی ئەو، شەوگارە دەی جووریەکان دەبوونە ڕۆژگار، تاریکیەکانیش دەگۆڕان بۆ نوور. هەر ئەوەندەی ئەو بیویستایە، خەڵووزەکان دەبوون بە ئەڵماس و موڵکی سوڵتانەکانیش دەبەخشرا بە گەداکان. دەمەوێ بەو بۆنەیەوە ڕووداوێکتان عەرز بکەم، کە گێڕانەوەکەی دەدرێتە پاڵ ئیمامی حەسەنی بەسری. پێم وایە ئەو ڕووداوە لە گۆشەی تیشک خستنە سەر گرینگی وابەستەبوون بە پێغەمبەری خواوە عەلەیهی سەڵاتی وەسەلام مایەی تێڕامانە. دەکرێ لە ڕوانگەی پێوەرەکانی زانستی فەرموودەوە ڕەخنە لە بەسەرهاتەکە بگیرێ، بەڵام هاوشێوەکانی هێندە زۆرن وەک شتێکی ئاسایی لێهاتووە، هیچ گرفتێکیش لە گێڕانەوەیدا نابینم، پوختەی بەسەرهاتەکە ئەمەیە. گەنجێکی خەڵکی بەسڕە لەگەڵ باوکە بەساڵاچووەکەیدا نیەتی حەج دێنن، لە ڕێگەدا باوکە کۆچی دوایی دەکات، بەڵام چ کۆچکردنێک! تەرمی کابرا مەسخ دەبێت و شێوەی دەگۆڕێت بۆ مەخلوقێکی ناشیرین ئەم حاڵە دژوارە هێندە کار لە کوڕە بەستەزمانەکە دەکات لە تاوە تووشی پەشۆکان دێت و دنیای لێ دێتەوە یەک ئاخر ئێستا هاوار بۆ کێ بەرێو ئەم تەرمە سامناکە پیشانی کێ بدات لەم کاتەدا کە گەنجە بێچارەکە لەناو ئەم خەم و خەفەتەدا دەتلێتەوە لەپڕ خەوێکی قوڕس زۆری بۆ دێنێت. کاتێک لە حاڵەتی نێوان خەو و بێداریدا دەبێت، دەبینێت کەوا دەرگای چادرەکە دەکرێتەوە و کەسێکی نووسیما خۆی دەکات بە ژووردا و لە پەنا سەری تەرمەکەدا دەوەستێت. ئینجا دەست دەهێنێت بە تەواوی تەرمەکەدا و دەستیشی بە هەر شوێنێک بکەوتایە یەکسەر دەگەڕایەوە بۆ باری پێشووی تا لە کۆتاییدا تەرمەکە بە جارێ بوو بە مرۆڤێکی نوورانی درەوشاوە. سەرسامی سەر تاپای گەنجەکەی داگرتبوو. ڕێک لەو کاتەدا کە زاتە نەناسراوەکە دەیویست بچێتە دەرەوە، گەنجەکە بەری پێ دەگرێت و لێی دەپرسێت، بۆ خاتری خوا پێم بڵێ تۆ کێیت؟ ئەو زاتەش لە وەڵامدا پێی دەڵێت، بۆ نەتناسیمەوە؟ من پێغەمبەری خوام. هەرکە گەنجەکە ئەمە دەبیستێت، لە خۆشیاندا خەریکە باڵ بگرێت، ئەی پێغەمبەری خوا چی ڕوویدا؟ بۆچی شێوەی باوکم گۆڕا؟ پێغەمبەری خوا وەڵامی دەداتەوە و دەفەرموێ، باوکت بە درێژایی ژیانی بەردەوام مەی دەخواردەوە، هۆکاری مەسەخبوونەوەکەشی هەر ئەمە بوو، گەنجەکە خۆی پێناگیرێت و دەڵێ، دایک و باوکم بە قوربانت بن، ئەی هۆکاری تەشریفهێنانی ئێوە چی بوو؟ پێغەمبەری خواش لە وەڵامدا دەفەرموێ، هەر کاتێک ناوم ببرایە، باوکت سەڵاواتی لەسەر دەدام. جا هەر وەک بینیتە، تەنانەت ئەو تۆزە پەیوەندیی ئەو کابرایەش بێ بەرامبەر نامێنێتەوە، لە موحتاجترین کاتدا دەگاتە هانای و بە شەفاعەتی خۆی لە ئامێزی دەگرێت و بە ئیزنی خوا ڕوحیانەتەکەی لەوێ ئامادە دەبێت. پێغەمبەری خوا لەنێو تەواوی گرۆی ئادەمیزاددا تاکە کەسە کە زۆرترین متمانەی پێ بکرێت و پشتی پێ ببەسرێ. هەر کاتێکیش لە نێوان مرۆڤەکاندا داوەریتان کرد دادپەروەرانە بڕیار بدەن پەروەردیگار چەندە ئامۆژگاری جوان و بەجێتان دەکات بێگومان خودای گەورە بیسەری هەموو شتێکە و بە هەموو شتێکیش بینایە سەرچاوەکانی تەفسیر هۆکاری دابەزینی ئەم ئاەتەمان بەم شێوەیەی خوارەوە بۆ باز دەکەن کاتێک فەتحی مەکە کرا پێغەمەری خوا صلی الله عليه وسلم کلیلەکانی کەعبەی لە عوسمانی کوڕی تەڵحە کە زۆر نەبوو موسڵمان ببوو وەرگرت و بە دەستی موبارەکی خۆی کەعبەی کردەوە لەو کاتەشدا حەزرەتی عەباس هات و داوای کلیلەکانی کرد لەوانەیە عوسمانی کوڕی تەڵحە شایستەتر بووبێ بەو ئەمانەتە و لە هەمانکاتیشدا بەم هەڵوێستەی دڵی بەڕووی ئیسلامدا نەرمتر ببوایە جا خۆ هەرواش بوو بەڵێ بە نازڵبوونی ئەم ئاەتە کلیلەکانی کەعبە دووبارە درایەوە بە عوسمانی کوڕی تەڵحە بەڵام حکمی ئاەتەکە گشتیە واتە حوکم و بنەماکانی ئایەتەکە لە هەموو کات و شوێنێکدا بەکارن ئەوەتا پێغەمبەری سەروەرمان عەلەیهی سەڵاتی وەسەلام لە شوێنێکی تردا نەمانی ئەمانەت بە یەکێک لە نیشانەکانی قیامەت ناو دەبات و دەفەرموێ هەر کات ئەمانەت زایی کرا ئەوە چاوەڕوانی قیامەت بە ئەسحاب دەپرسن ئەی پێغەمبەری خوا ئەمانەت چۆن زایی دەبێ ئەویش دە وەڵامدا دەفەرموێ، ئەگەر کاروبار سپێررا بە کەسی نەشیاو، ئەوا چاوەڕوانی قیامەت بە. بەڵێ، ئەمانەت زۆر گرینگە، سپاردنی کاروباریش بە کەسانی شیاو خودی ئەمانەتە و لە هەمانکاتیشدا یەکێکە لە کۆڵەکەکانی راگیرکردنی هاوسەنگی لە جیهاندا، نەمانی ئەمانەت و پشێوی لە رێسا و هاوسەنگی گشتیدا، دوو رووی جیاوازن بۆ هەمان حەقیقەت، دنیایەکی لەو جۆرەش بوون و نەبوونی یەکسانە، هەر پیاوێک شوانی ماڵ و منداڵەکەیەتی و لێیان بەرپرسە، ئافرەت شوانی ماڵی مێردەکەیەتی و بەرپرسە لەو شتانەی لە بازنەی چاودێری ئەودان، خزمەتکار شوانی ماڵی گەورەکەیەتی و لێپرسراوە لەو شتانەی لە بەردەستیدان، هەمووتان شوانن و هەمووشتان بەرپرسن لەو شتەی لە ژێر دەستتاندایە. ئەو مەبەستەی لەم چوارچێوە فراوانەدا ئاماژەی بۆ کراوە، بریتییە لە، لەم دنیایەدا هەر هەموومان ئەمانەتی یەکترین، بە جۆرێک، کە سەرانسەری بوون ئەمانەتی پەروەردیگارە، قورئانی پیرۆزیش لە سەرەتادا ئەمانەتی حەزرەتی جوبریل و پاشانیش ئەمانەتی حەزرەتی سەید الانامە حەقیقەتەکانی قورئان و دەعوای نبوەتی حەزرەتی محمدیش صلی اللە علیه وسلم ئەمانەتی ئوممەتە ئینجا دواجار تێکرای ئوممەتیش ئەمانەتی خوای باڵادەستە سەرجەم ئەو پایە و کۆڵەکەی ژیانیان هێناوەتە مەیدان و ژیان بەخشی ژیانی کۆمەڵگاکانن هەر هەموویان بە وێنەی کۆمەڵە بازنەیەکی هاوچەق چوون بەناو یەکدا و تێهەڵکێشی یەکترن، بچووکترین هەڵە و ناڕێکی لە هەر یەکێک لەم بازنانەدا چەند قات دەبێت و بەو جۆرە دەگوازرێتەوە بۆ بازنەکانی تر. پێم وایە کەسیش گومانی لەم ڕاستیەدا نییە، لە حاڵێکدا ئەگەر تاک تووشی هەر لادانێک بوو و شایەد لە کاتی خۆیدا چارەسەری پێویستی بە هاناوە نەخرا و فەرامۆش کرا، ئەوا کەس گومانی لەوە نەبێ کە بە ماوەیەکی زۆر کەم ئەو لادانە بچووکە دەگۆڕێت بۆ دەردێکی سامناکی و کە هەتوانی مەحاڵ بێت جا بۆیە پێویستە هەر بازنەیەک بە باشترین شێوە مافی ئەو ئەمانەتە بدات کە پێی سپێردراوە تاوەکو دەروازەی هیچ ئەگەرێک بەڕووی هەڵە و لادانەکاندا بەکراوەیی نەمێنێتەوە و داڕمانە یەک لە دوای یەکەکان نەتوانن زەفەرمان پێبەرن لەم چوارچێوەیەدا هەر لە دەرگاوانەکەوە تا دەگاتە سەرۆکی وڵات و دانە دانەی تاکەکانی کۆمەڵگە لە بەرامبەر ئەمانەتدا بە ئەرکی سەرشانی خۆیان هەڵسن و لە ئاستی هەستی بەرپرسیارەتیدا بن ئەوا ئەو کات مرۆڤایەتی ئەوەی لە یۆتۆپیاکاندا بەدوایدا دەگەڕێت لەم مەملەکەتی ئەمین نشینانەدا دەیدۆزێتەوە. هەر لە ڕوانگەی ئەم خاڵە جەوهەریەی ئەمانەتەوەیە کە پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دەفەرموێ، لا ایمان لمن لا امانە له. کەسێ ئەمانەتی نەبێ ئیمانیشی نیە. جا بۆیە ئەو مرۆڤەی کە رەچاوی ئەمانەتی ژێردەستی ناکات و لە ئاست ئەمانەتدا ئەمین نیە هەرگیز بە ئیماندارێکی کامڵ دانانرێت. واتە لە روێکەوە ئیمان و ئەمانەت وەک هۆکار و ئەنجام وان بۆ یەکتری. هەروەک چۆن ئەو کەسەی بەرامبەر ئەمانەت هەستیار و پارێزگار نیە نابێتە ئیماندارێکی کامڵ، بەهەمانشێوە مەحاڵە لە دەرەوەی ئیماندارە کامڵەکاندا ڕێت لە کەسێک بکەوێت کە سیفەتی ئەمانەتپارێزی لە ناخیدا ڕەجی داکوتابێت، بەڵێ ئەگەر مرۆڤ ئیماندارێکی کامڵ بوو ئەوا بە دڵنیاییەوە لە ئەمانەتیشدا ئەمین دەبێت، خۆ ئەگەر بە هەر شێوەیەک لە شێوەکان ئەمین نەبوو لە ئەمانەتدا ئەوە مانای وایە کە هێشتا ئیمانەکەی نەگەیشتۆتە پلەی کەماڵ. لە فەرموودەیەکی تریشدا کاتێک پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم کەسایەتی مرۆڤی ئیماندار دەخاتە پێش چاو بەم جۆرە پێناسەی دەکات. المومن من امنه الناس علی دمائهم و اموالهم. ئیمانداری ڕاستەقینە ئەو کەسەیە کە خەڵکی لە بەرامبەر سەر و ماڵیدا لێی ئەمین بن. پێم خۆشە لێرەدا لەبەر پەیوەندی بە باسەکەوە ئاماژە بەو فەرموودەی پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم بکەین کە لە باسی سیدقدا بە کورتی هەڵوێستەمان لە ئاستیدا کرد، ئێوە شەش شتم لە خۆتاندا بۆ مسۆگەر بکەن، منیش چوونە بەهەشتتان بۆ مسۆگەر دەکەم. یەک کە قسەتان کرد ڕاستگۆ بن بەڵێ با ڕفتار و گفتارتان ڕێک و ڕاست بێت هەروەک بڵێ لەم بابەتەدا تیر ئاسا ڕێک و ڕەوان بن دوو کە بەڵێنتاندا بیبەنە سەر جاخۆ پێچەوانەی ئەمە دووڕوویە و لە بڕگەکانی پێشودا کەمێک لەسەری وەستاین سێ ئەمین و سپاردە پارێز بن ئاگادار بن ئەگەر لە شوێنێکدا لەبەر ئەوەی کە بە ئەمین و دەستپاک ناسرابوون ئەمانەتێکیان پێ سپاردن ئەوە نەکەن گومانی باشی ئەو کەسانە بە درۆ بخەنەوە تەنانەت هەوڵ بدەن لە قیامەتیشدا بە درۆی نەخەنەوە چوار داوێن پاک و بەعیفەت بن شەرەف و ناموستان بپارێزن شەرەف و ناموسی خەڵکیش هەروەکی خۆتان بپارێزن دواتر لە باسی عیفەتدا بە درێژی باس لەم لایەنە دەکەین پێنج چاوتان لە ئاست حەرامدا بپۆشن بۆ ئەو شتانە مەڕوانن کە هی خۆتان نین هەروەها چاو مەبڕنە ئەو شتانەش کە ڕێگەن نەدراوە سوودیان لێوەربگرن ڕوانینی حەرام دڵی مرۆڤ دەکاتە کاول و دای دەڕمێنێ لە فەرمودەیەکی قودسیدا بەم شێوەیە هاتووە ان النظرة سهم من سهام ابلیس مسموم من ترکها مخافتي ابدلته ایمانا یجد حلاوته فی قلبه. ڕوانینی حەرام تیرێکە لە تیرە ژەهراوییەکانی شەیتان، لە کەوانی ئیرادەتانەوە دەردەچێت و دەچەقێ بە دڵتاندا، یاخود ئەم کەوانە کە تایبەتە بە شەیتان بە دەستی ئیرادەی خۆتانەوەیە. هەرچێ لەبەر ئەو ڕێزەی کە بۆ من هەیەتی واز لەو ڕوانینە بێنێ، ئیمانێکی وا دەخەمە دڵیەوە کە پڕ بە دڵی هەست بە چێژەکەی بکات. شەش دەستان لە حەڕام بەدوور بگرن بە هیچ جۆرێک خراپە بەرامبەر هیچ کەس مەنوێنن جا هاتنەدی ئەم خاڵانە کە مەرجی بوونە مرۆڤی ئەمین و ئەمان بەخشن وا لە مرۆڤ دەکا کە بە ئەمینی بژی و ئاخیرەتیشی مسۆگەر بکات جا بۆیە هەر کەس لەسەر ئەم خاڵانە پەیمان بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بدات ئەویش پەیمانی بەهەشتی پێدەدات بەڵێ، بەردەوامبوونی ژیانێکی ئارام و پڕ دڵنیایی، پەیوەستە بە خاوەن بڕیاربوونی مرۆڤە ئەمینەکانەوە، خۆ ئەگەر جیهانی ئیسلامی بێدار ببێتەوە و سەر لە نوێ خۆی بکاتەوە بە خاوەنی ئەو ئەمانەتەی کە ڕاسپاردەی کراوە و نوێنەرایەتی ئەمنیەت و دڵنیایی بکات لەسەر زەویدا، ئەوا ئەوکات، دنیا بەو هاوسەنگیە شاد دەبێتەوە کە لەدەستی داوە، بە پێچەوانەشەوە بارودۆخی جەرگ بڕی دنیا چۆنە هەروا دەبێ. عاکیفی شاعیر کاتێ وێنای ئەم تابلۆ تەماویە دەکات دەڵێ. پەردەی حەیا دڕاوە، لابراوە، چ بێ ئابڕویەکە دنیای تەنیوە. ئای ئەو پەردە تەنکە چەندە ڕوخساری چەپەڵی لەو دیو خۆی حەشارداوە. وەفا نەماوە، حورمەتی عەهدیش کە مەپرسە. ئەمانەتیش لەفزی بێ مەدلولە. درۆ پڕ ڕەواج و خیانەت حوکم فەرما و هەرچی حەقە ون و مەجهولە تەزوو بە گیان دا دێنێ. یارەب چ گۆڕانێکی سامناک قەوماوە. نە دین ماوە نە ئیمان. دین بووەتە وێرانە و ئیمانیش پارچەیەک خاک و خۆڵە. نوری نەمر.